هەستەکانت دەربڕە. ئاسوودەیی لە دەربڕینی هەست یەکێکی ترە لە تایبەتمەندی ئەوانەی باوەڕبەخۆبوونی بەرزیان هەیە. ئەگەر سەرت لە شتێک سوڕ ئەمێنێ هەستی خۆت پیشان بدە، ئەگەر لە شتێک خۆشحاڵ ئەبی هەستی خۆت دەربڕە و تا دوایی. ئەم کارە نەک هەر بۆ گەشەپێدانی باوەڕبەخۆبوونت بکە، بەڵکو هەمیشە بەو پەڕی ئازادیتەوە ئەنجامی بدە. ئەوانەی کە وەک نەخۆش باوەڕیان بە خۆیان نییە، لە دەربڕینی هەستەکانیان ئەترسن، چون ئەترسن کاردانەوەی خەڵک لەسەر هەستەکانیان خراپ بێت و یان هەستەکانیان وەک هەستی خەڵکانی تر دەرنەچێت، هەر بۆیە تەنانەت لە بەرامبەر دەربڕینی هەستەکانیان خۆڕاگری ئەکەن. بیکە پیشە کە هەستی خۆت دەربڕی. ئەگەر دیمەنێک سەرنجت ڕائەکێشێ یا حەزت لە بینینی فیلمێک نییە، ئەگەر کورسیەکەت ئاسوودە نییە، ئەگەر خواردنێکت زۆر لا خۆش و تا دوایی هەموو ئەو هەستانە دەربڕە ئازایەتی و وتنیت هەبێ ئەم کارە بە تەنیایی و لەناو خەڵکیشدا ئەنجام بدە و بەکاری بهێنە خاڵێکی زۆر گرنگ هەستە خراپە و خۆشکێنەکانت هەرگیز دەرنابڕێت و نەک هەر دەرینەبڕی بەڵکو خێرا هەوڵ ئەدەی هەستەکەت بگۆڕی خاڵێکی دیکە، دەربڕینی هەستەکانت نابێ بەو چەشنە بێت کە زیان بە کەسانی دیکە بگەیەنێت و یان بیر و هۆشی کەس ئازار بدات، لە دەربڕینی هەستەکانت مامناوەند و نەرم بە. لە هەستەکانت شەرم مەکە و بە سوودی و کەس واز لە هەستەکانت مەهێنە. پێویست نییە تۆ وەک زۆرینە وا بیت. بۆ نموونە، ئەگەر حەزت لە شێلمە و لە کۆڕێکدایت کە هەموویان ڕقیان لە شێلمە، بە درۆ خۆت وەک ئەوان پیشان مەدە. بێدەنگیش مەبە، بە ئاسانی ڕای خۆت بڵێ، هەمیشە دژایەتی مەکە. وریابە کە هەندێک کات هەندێک کەس پێش دەربڕینی ڕا و هەستی خۆیان، ڕا و هەستی کەسانی دیکە ئەپرسن، دواتر خێرا شتێکی دژ بەو دەرئەبڕن، کە لەوانەیە ڕا و هەستی ڕاستەقینەشی نەبێت و تەنیا بۆ ڕاکێشانی سەرنج هەڵوێستی دژ وەرگرێ، کە حەز بە ڕاکێشانی سەرنجی کەسانی دیکە واتە نەبوونی باوەڕ، هەستی ڕاستەقینەی خۆت دەربڕە، لەوانەیە لە سەدا هەشتای لەگەڵ زۆرینە هاوڕا بیت و لەگەڵ سەدا بیست جیاوازی و ناکۆکیت هەبێ، کە هیچ کامیان ناخۆش نین، هەستی ڕاستەقینەی خۆت دەربڕە، هەرگیز گوێ مەدە بە ڕای کەسانی تر، لەوانە هاوڕا بن و یان ناکۆک، تۆ کاتێ باوەربەخۆبوونت بەرزە کە بەبێ گوێدانە خەڵکی کە هاوڕاتن یان ناکۆکن لەگەڵت، هەستەکانت دەربڕی. ئەم بەشەش بە کۆتا هات.